ومن يطع الله والرسول فقد فاز فوزا عظيما قال رسول الله صلى الله عليه وسلم إياكم والكذب فإن الكذب يهدي إلى الفجور وإن الفجور يهدي إلى النار وما يزال الرجل يكذب ويتحرى الكذب حتى يكتب عند الله كذابا سڵاو و ڕەحمەت و بەرەکاتی خوا بڕژێ بەسەر هەموو لایەکدا لە خوا داوا ئەکەم بە میهرەبانی خۆی بە ڕەحمی بێپایانی خۆی ڕەحم بە هەموو لایەکمان بکە لە بەڵا و لە فیتنە و لە پەتا و لە ڤایرۆس لە شەڕی ئینسان و جنۆکە خوا هەموو لایەکمان پارێزێ بەڕێزان وتاری دووهەم لە ئافاتەکانی زمان لە خزمەتتاندام. زمان پارچە گۆشتێکی بچکۆلەیە لە ناو دەمدا. ماسولکەیەکە لە ناو دەمدا. چەکێکی دووسەرە. خێری پێ دەکرێ و شەڕی پێ دەکرێ. کافری پێ مسوڵمان دەبێ و مسوڵمانی پێ کافر دەبێ. شایە تو مان ئەیەنی ئەڵێی اشهد ان لا اله الا اللە و اشهد ان محمدا رسول اللە دێیتە ناو دایرەی ئیسلام نوێژی پێ ئەخوێنی ذکری پێ ئەکەیت قورئانی پێ ئەخوێنی سڵاواتی پێ ئەدەیت بینی خەڵکی پێ ڕێک دەخەیت فەرمان بە چاکە دەکەیت ڕێگری لە خراپە دەکەی بەو زمانە بەوە دەچی بۆ بەهشت هەر بەو زمانە کفری پێ ئەکەی دژایەتی خوا و پێغەمبەری پێ ئەکەی بینی خەڵکی پێ تێک دەدەی ڕێگەی شەڕ پیشانی خەڵک ئەدەی هاواری پێ لە غەیری خوا دەکەی خەڵکی پێ لە خشتە ئەبەی غەیبەتی پێەکەیت دوژمنایەتی خەڵکی پێ ئەکەی هەر بەو زمانە دەچی بۆ جەهەنم خوا پەنامان با یاخوا سەرنجی ئەم دوو ئاەتە بدەن لە قورآانی پیرۆزە ئیمانداران وتیان وقالوا ما لنا لا نؤمن بالله وما جاءنا من الحق و نطمع ان یدخلنا ربنا مع القوم الصالحین وتیان جا چۆن ئەبێ ئێمە ئیمان نێنین بە خوا و ئەو حەقەی لای خواوە بۆمان هاتووە کە قورئانە و پێغەمبەر چۆن ئەبێ ئیمانی پێ نەێنین لە کاتێکا ئێمە ئومێدمان وایە کە خوای گەورە و پەروەردگار بمان خاتە ڕیزی بەندە ساڵحەکانی خۆی قسەیەک بو کردیان پاداشتەکەی چیە فأثابهم الله بما قالوا خوا پاداشتی دانەوە بەوەی وتیان جولەکەکان وتیان، دەستی خوا نوقاوە، یەعنی هیچی لە دەست نابێتەوە. خوا فەرمووی، غلت ایدیهم، دەستی ئەوان نوقاوە و خێری لێ ناوەشێتەوە و ناتوانن لە خێرا بەکاری بێن، ولعنوا بما قالوا، خوا لەعنەتی لێ کردن بەو قسەی کە کردیان. بل یداه مبسوطتان، دەستی خوا گشاد و کراوەیە. ينفق كيف يشاء هەرچۆن مەیلی بێ دەیبەخشێ یەکێک بە قسەیە چوو بۆ بەهشت یەکێکیش بە قسەیە چوو بۆ جەهنم ئاگاد لێبێ خوا دەفەرمێ ئێمە ڕۆژانە ئەزان چەند قسە ئەکرێ خۆت ئەتوانی قسەکانی خۆت بژمێری عەدادێکیش دانێی یعنی ئەگەر ئێستا ئەمە ئەمە پێڵێن ڕیکۆردەر یعنی دەنگ تەجیلەکە لە باتی تەجیلی قەدیمێ ئەوە من هەرچی ئەڵێم ئەمە تەجیلەکە دوایی ئەمەوێ بینوسمەوە فریا ناکەوم قسەکان ئەوەنە زۆر فریا ناکەوم ئەجا ئێمە ئەوەی لە شەو ڕۆژێکە ئەیڵین لە خەو هەڵستانەوە تا خەوتن ئەزان چەند زۆرە هەمومان کۆمەڵگا، بازاڕ، ئیزاعەکان، دەزگاکان زۆر زۆرە بەڵام سەیری کەن خوای گەورە چۆن پۆڵێنی ئەکا لا خەیرە فی کەثیر من نەجواهم زۆربەی زۆری ئەو قسانەی خەڵک دەیکەن خێری تیا نییە زۆربەی زۆری خێری تیا نییە لا خیر خیری تیا نییە ئللا بەس ئەمانە خێری تیا ئللا من ئەمە ڕەبی سەدەقەتین کەسێک هانی خەڵکی بدا خۆی خێر بکە بە خەڵکیش بڵێ خێر بکەن سەدەقە بکەن ماڵ ببەخشن ئەو مەعروفین کەسێک هانی خەڵکی بدا بۆ کارێکی چاکە شەر نییە پێی بڵێ پارە ببەخشە فێری کەی قسەی چاککە کاری چاککە وەزیفەی باش ئەنجام بە ئەوە مەعروفە ئەو ئیسلاحن بینە ناس کەسێک بە زمانی بینی دوو کەس ڕێک بخا ئەوە قسەکانی خێرە خوا فەرمی قسەی ئەم سیانە خێرە باقیەکەی تری لا خەیرە فی کەفیری من نەجواهم زۆربەی ئەو چپ و ڕوچوتە چوتەی خەڵگەیکەن خوا فەرمی خێری تیا نییە دەی ڕەحمەتان لێبێ با بێین لەم سیانە بەکاری بێنین زمانمان واز بێنین لەوانی تر واز بێنین لە تێکدان واز بێنین لەوە یەکی ئەوێ خەیر بکە کوردە دانیشە مرد و مرێ خێری چیەکەی قوربانی چیەکەی کورە ئەمرەی چیەکەی کورە مزگەوتی چی دروستەکەی ئەمە پێچەوانەی ئەوە دژایەتی ئەکا ئەو مەعروف کەسی ئەیەوە بینی دوو خێزان ڕێکخا دوو کەس ڕێکخا دوو لایەن ڕێکخا یەکێکی تر لەو لاوەیە تۆ بۆ چیتە بەسەریانەوە تۆ محامی چیت حەزی لەوەی ئاولێڵ بێ ماسی تیا بگرێ دەربارەی زمان ئەڵێن مەسەلێکە ئەڵێن ڕۆژێک زمان بەسەری وت زمان بە کەلەسەری خاوەنەکەی وت ئەمڕۆ چۆن ڕۆژت لێ بوویەوە سەر لە چیایی تیوەڵڵاهی ئەگەر لە دەستی تۆ سەلامەت بم باشم وتی چۆن؟ وتی ئاخر تۆ قسەی خۆت ئەکەی و دوایی خۆتە شاری تۆ ئێوە نییە ها قسەیەکە دیارە دوایی لێوەکان و دانەکان زمانە شارن و بەس خەڵکە کێشێ بە تەپڵی سەری منە خۆوایە واقعەکەی وتویان ئەگەر زمان بێڵێ سەر سەلامەتە دەی ئەگەر زمانت بێڵێ تۆ سەلامەتی لیسان وکە حیسان وکە زاناترینی ئومەتی پێغەمبەر لە حەڵاڵ و حەرام معاذی کوڕی جەبەلە ڕۆژێک وتی ئەی پێغەمبەری خوا صلی الله علیه وسلم دلنی علی عمل ئیشێکم فێر بکە يدخلني الله به الجنة ويباعدني عن النار بم خاتە بەهشت بەو ئیشە لە جەهەنمیش ڕزگارم بێ پێغەمبەری خوا صلی الله علیه و سلم فەرمووی معاذ پرسیارێکی گەورەت کرد بەڵام ئاسانیشە بۆ کەسێ خوا بۆی ئاسان بکا ئەمانە بکە من پێتەڵێم ئەو ئاواتە وێتە دی تعبد الله ولا تشرك به شيئا الله بپەرستە و شەریکی بۆ قەرار مەدە نە مەلایکە نە مەلا نە شێخ نە پارە نە قەبر نە حیزب نە ڕئیس نەیکەی بە شەریکی خوا بەس خوا هاوار لە حەزرەتی عەلی و لە عەبدولقادری گەیلانی نەکەی لا تدعو في حاجة بازا ولا أسدا لە کاتی تەنگانە هاوار نەکەی لە باز باز وتویانە شێخ عەبدولقاری گەیلانییە و لە ئەسەدا ئەسەد شێر حەزرەتی عەلی شێری خوا اللە ربک لا تشرک به احدا اللە پەروەردگاتە هاواڵی بۆ بڕیار مەدە ئەوە یەک تقیم الصلاة نوێژە فەرزەکانت بکە و تۆتی زەکات زەکاتی ماڵەکەت بدە و تەسوم و ڕەمەزان ڕەمەزان بە ڕۆژوو بە و تەحج البیت حەجی ماڵی خوا بکە پێغەمبەری خوا صلی الله علیه وسلم زانی معاذ حەزی لە زیاترە فەرمووی ئەلا ئەدلک علی ئەبواب الخیر دەرگاکانی خێرت پێ بڵێ معاذ فەرمی بەڵێ فەرمی سەدەقە و خێرکردن گوناح ئەکوژێنێتەوە چۆن ئاگر ئاوە کوژێنێ ئاو ئاگرە کوژێنێتەوە ڕۆژوو ڕۆژووی سونەت سەدەقە ئەمە زەکات نییە سەدەقەی خێرە ئەمە ڕۆژوو جنەتە قەڵغانە خاوەنەکەی دەپارێزێ شەو نوێش سیمای ساڵحانە خی گەورە و پەروەردگار وەسفی کردوون تەتەجافا جنوب و معنی المەضاجع شەو جێگە نایانگرێ بە خۆیانەوە یەدعونە ڕەبەهم خەوفا وەتەمەعا دوایی فەرمووی معاز سەری کارەکەت پێ بڵێم کۆڵەکەی ئیشەکەت پێ بڵێم؟ پۆپە و لوتکەی کارەکەت پێ بڵێم؟ فەرمووی بەڵێ، فەرمووی رأس الامر الاسلام، سەری ئیشەکان ئیسلامە. کۆڵەکەی ئیسلام نوێژە. پۆپە و لوتکەی ئەم کارە جیهادە لە رێگەی خوادا. ئاوا پێغەمبەری خوا ئامۆژگاری سەحابە و یارە خۆشەویستەکەی خۆی کرد. فەرمووی معاذ ماوتە؟ الا ادلک علی ملاک ذلک کله ئەرێ پێت بڵێم هەموو ئەمانە بەچی کۆنتترۆڵەکرێن کۆنتترۆڵی ئەمانە و پێ بڵێم فەرمی بەڵێ قوربان ئەم سەکە ڕسول وڵای بلیسانی پێغەمەری خوا زمانی خۆی گرت فەرمی کف عەلەیکە هازا فەرمی ئەوە بگرە ئەو زمانە بگرە ئیتر کۆنتترۆڵی هەموو شتەکانت دەکەیت ئەمە ئەمە ئەزان قسەی کێیە قسەی محەممەدی ڕسولوڵایە بۆ کێ بۆ معازی کوڕی جەبەل ڕۆژێک پێغەممەر سە لە ڕاوی سەلم معاز لە بەردەمیا بوو فەرمووی معاز بەڵێ قوربان واللهی ئینی لە ئوحب بووکە سوێن بەخوا معاز من تۆم خۆشەوێ جارێتر وتی معاز واللهی ئینی لە ئوحب بووکە سوێن بەخوا معاز تۆم خۆشەوێ جاری سێمشتی واللهی ئینی لە ئوحب بووکە معاز تۆم خۆشەوێ فەرمووی لە دوای پێنج فەرزە نوێژەکە ئەم زیکرەت لەبیر نەچێ، اللهم اعنی علی ذکرک و شکرک و حسن عبادتک. کەسێ سێ جار پێغەمبەر سوێند بخوا بە خوا کە ئەوی خۆشەوێ، ئەم نەسیحەتانەی کرد من ئێستا بۆ ئێوەم گێڕایەوە، کەواتە ئەم نەسیحەتانە بۆ ئێمەیشە. پێغەمبەر ئەگەر لە ناومان نابوایە صلی اللە علیە وسلم ئەم نەسیحەتانەی ئەکردین، ئەیوو زمانتان بگرن، ئەیوو ئەوە مەڵێن و ئەوە مەڵێن، ئەوە بکەن و ئەوە بخۆن، ئەوە بەویا بڕۆن. جا یەکێ تر لە ئافاتەکانی زمان جومعەی پێشوو باسی لەعنەت کردن و باسی دەم پیسی و هەندێک لەوانەم بۆ کردن یەکێ تر لە ئافاتەکانی زمان بریتیە لە درۆ کردن. درۆ درۆ ئەزانن چییە؟ درۆ دەرگای هەموو شەڕێکە. درۆ ئابڕووی درۆزنەکە ئەبا. درۆ ماڵ و خێزان هەڵەتەکێنێ، ژن و مێرد بە تەڵاق دەدا. درۆ دەوڵەت و دەسەڵات ئەفەوتێنێ. درۆ متمانە ناهێڵێ. درۆ بەرەکەت هەڵدەگرێ. درۆزن لای خوا و خەڵک سووکە پەتی درۆیش کورتە درۆ پینە ناکرێ ئەلا لەعنەت اللە علی الظالمین ئەم ئاەتە لێرا باسی زاڵمان بۆکە بەڵام گوێ بگرن بزان ئاەتەکە ڵێ چی ومن ئەظلم ممن افترا على الله كذبا کێ لەوە زاڵم ترە بەدەم خواوە درۆ بکا اولئک یعرضون علی ربهم لە ڕۆژی قیامەتا ئەمانە نمایش دەکرێن لە بەردەمی خوادا ئەوانەی بەدەمی خواوە درۆ ئەکەن پیشانگا چۆن سەیارە یام لە مەعرەز و ئەوانە پیشانگای وەرزشی ئاوا بلا تشبیه ئەم درۆزنانە لە بەردەمی خوا ئەوەستێنرێن وەیەقول الاشهاد شاهیدەکان دێن ئەڵێن یەقول هؤلاء الذین کذبوا علی ربهم ئا ئەوانە بوون لە دنیا درۆیان کرد بە دەمی خواوە الا لعنة اللە علی الظالمین لەعنەتی خوا لە زاڵمان یانی لەو کەسانەی شەریکیان بۆ قەراردا درۆیان کرد بە دەمی خواوە لەبەرەوە ئاگاتان لێبێ لە حەدیسێک هەرچەند دەرەجەی حەدیسەکە زعیفە پرسیاریان کرد وتیان ئەکرێ مسلمان بترسێ فەرمووی بەڵێ تان ئەکرێ مسوڵمان بەخیل بێ فەرمی بەڵێ وتان ئەکرێ مسلمان درۆ بکە درۆزن بێ فەرمی ناکرێ یعنی مسلمان قەت نابێت درۆ بکە نابێ مسلمان درۆ بکە لەبەرەوە ئاگاتان لە درۆ بێ نابێت درۆ بکەیت بە گاڵتەیشەوە بە ڕێزەکەم پێغەمەری خوا فەرمی سەل الله عليه وسلم ئیاکم والکەذیب دەخیلتان بم درۆ مەکەن ولا یزال الرجل یکذب وا دەبێ ئینسانێک هەر درۆ ئەکا هەر درۆ ئەکا هەر درۆ ئەکا ویتحری الکذب بە دوای درۆ ئاگەڕێ حتى يكتب عند الله كذابا لای خوا مۆری لێ ئەدرێ ئەمە درۆزنە مۆری لێ ئەدرێ ناوی تۆمارەکرێ بە درۆزن خوا پەنامان با یاخوا. نابێ درۆ بکەیت لە خەوبینینا بڵێ خەوێکم بینی بە یەکێ بڵێ خەوێکم پێوە بینی و یا خەوێکم بینی و خەوەکە و نەبینی بێ ئەو کەسە ئەوە ئەوە تاوانێکی گەورەی ئەیکا ئەزان بۆچی چونکە خەوبینین بەشێکە لە چل و شەش بەش لە پێغەمەرایەتی تۆ کە درۆ ئەکەی ئەڵێی خەوم بینیوە ئیتر خەڵک متمانەی نامێنێ بە خەو بینین بەس بە مەرجێ درۆ بکەی ئەگەر درۆ نەکەی ڕاست بێ خەوت بینی بێ تەسیری خۆی هەیە من خزمێکمان هەبوو لە بامۆک نوێژی ناکرد خو عفوی کە ئەمری خوای کرد پێشکی ماوێکە شەو خەوم پێوە بینی خەریکی بانگ و سڵای مزگەوت بووم گەنجێک بووم هەر لە ینی لە مەرحەلەی متەوەستە ئەوانە شەو خەوم پێوە بینی لەسەر حەوزەکەی مزگەوتی بامۆک بەیەکەوە دەستنوێژمانەگرت. بەیانی کە گەیشتم پێی، بانگم کرد وتم کاک فڵانەکەس؟ وتی بەڵێ. وتم بەو خوایە کەوا شەریکی نییە، ئەمشەو من خەوم بینی بە تۆوە. وتی ئێ؟ وتم لەسەر حەوزەکەی مزگەوت، تۆ ئالەوێ بی منیش ئالەوێ بین دەستنوێژمانەگرت. لە خۆشییانە خەریک بوو ئەفڕیم، ئەوەنەم پێ خۆش بوو. گوتی وەڵایی دەست پێکەم دەستی کرد بە نوێژ هەتا ئەو دەقەی گیانی دەرچوو نوێژی تەرک نەکرد الحمدللە درۆم نەکرد ڕاستم کرد خەوەکەیش تەسیری بوو لە ئەو و الحمدللە دەستی کرد بە نوێژەکان کەواتە نەکەی درۆ ببینی خەو ببینی بە درۆ بە خەڵک بڵێ خەوم بینیەوە نەو بینی بێ ئەوە یەک نابێ درۆ بکەی بڵێی برسیم نییە ئەچیتە شوێنێ برسیتە ئەڵەی برسیم نییە پێغەمەری خواسە لە لالی وسلم خواردنێکیان بۆ دروست کرد بوو بۆیان هێ نابوو کەم بوو کۆمەڵی ئافرەت دانیشتبوون میوان مناڵەکانی خۆی فەرمووی وەرن بخۆن. یەکیان وتی برسیم نییە، برسیمان نییە. حەزیان لێکرد، برسیان بوو، بەس لەبەرەوەی ئەیانوت خواردنەکە یا کەمە یا ڕوویان نەبوو، وتیان برسیمان نییە. پێغەمبەری خوا فەرمووی لا تجمعوا بین الجوع والکذب، درۆ و برسێتی وەیەکەوە کۆ مەکەن و ئێوە برسیتانە، دە درۆکەش مەخەنە پاڵی، درۆکەش مەخەنە پاڵ برسێتییەکە. ئە نابێ لە مامەڵا درۆ بکەی. ماشاء اللە درۆ ئەکرێ لە مامەڵا باڵی گرتۆتەوە درۆی مەعمەلە شاخی دەرکردوە درۆی مەعمەلە ڵاهی زەلام دەستی باوکی خۆی بڕیوە فێڵی لە باوکی خۆی کردووە لە برای خۆی لە کوڕی خۆی درۆی لەگەڵاکە لە مەعاملە درۆ نەکەن کەواتە ئەبێت درۆ نەکەین ڕاستگۆ بین بۆی لەگەڵ پێغەمبەران و سدیقین و شەهیدانا بین بازرگانی ڕاستگۆ و کەسەیە سوێنی درۆ ناخوا هەر سوێن ناخوا لە مەعاملە غەش ناکا تەزویر ناکا بەرتیل نادا مسلمان درۆ لەگەڵ خوا ناکا لەگەڵ خەڵک ناکا لەگەڵ خۆشی نایکا بەو ئەندازە وتاری ئەمڕۆش کۆتایی پێێنم کە بابەتەکە بریتی بوو لە درۆ ڕەحمەتی خوا لەو کەسەی کەوا درۆی کردووە و تۆبەی لێکا درۆی کردو و تەرکی ئەکا لە یەک حاڵە کە بتەوێ بینی دوو کەس ڕێکخەی لە حەدیسە هاتووە ئەگەر بە ئوسلوبێک بتانی بیگەیەنی کە فلانە کەس بە یەکیان بڵی فلانە کەس لای من باش باسی تۆی ئەکرد باوایش نەبێ ئەڵێ ئەوە لەسەرت نانوسرێ چونکە ئەتەوێ ئیسڵاحی بەینی خەڵکی بکەی بەڵام ئەگەر کەسێ لەلای تۆ ژنێ قسەی وت بە مێردەکەی مێردێ قسەی وت بە ژنەکەی تۆ گوێت لێ بوو ڕاست دەکەی بەس نابێ بڕێ بیگێڕی تۆ ئەو ڕاستە خی گەورە عقوبەت دەدا لەسەری چونکە تۆبی بە فیتنە تێکدەر ئەبی بە فیتنە بەڵام ئەڕۆی ئەتەوێ بەینی دوان رێک خەی ژنێکە تۆراوە کۆمەڵێ مناڵی بە جێشت و ئەڕۆی بۆ ماڵی باوکەکەی و لای ژنەکە کورە وەڵای و پیاوە خەریکە شێتە بێ وایش نییە باوەڕ بێ هەر نازانێ بڕا بەڕێوە ئەوەنە بیرتان نەکا بۆی رێکیان خەیتەوە لەبەر خاتری خوا ئاگاتان لێ بێ خوا لە گوناهی هەموولایەکمان خۆش بێ خوا ئیسلاحی حاڵمان بکا خوای گەورە ئەم مەملەکەتە بێرەتە سەرباری ڕاسا خوای گەورە ئەم کاربەدەستانەی کە هەمانە ڕاستیان کاتۆ بیان خاتە سەر ڕێگەی ڕاست واز لە درۆ بێنن واز لە زوڵم بێنن، واز لە تەزویر بێنن، واز لە چەپاوکردن و تاڵانکردنی ئەم وڵاتە بێنن، خوای گەورە هیدایەتیان با، هەر ڕەئیس بن، هەر بەرپرس بن، بەڵام خوا ساڵحیان کا، ئەگەر ساڵح نابن خوای گەورە لە کۆڵی ئێمەیان کاتەوە و ئیتر لە کوێ بەکاریان ئێنێ، کەیفی خۆیانە خوا لە مردوەکانمان خۆش بێ نەخۆشەکانمان شیفا بدا ئیسڵاحی حاڵی زینوەکانمان بکا لەم پەتاو ڤایرۆسە هەموو لایەکمان پارێزێ محاولە بکەن هەر خۆتان پارێزن ئێستاکێ مزگەوت پڕ بووە من داواکەم لە هەر یەکێک لە ئێوە با دەسڕی کلێنیکسی پێ بێ با دەسڕێکی پێ بێ لە ناو نوێژا پژمەویێ بام پژمەیە و بڵاوە نەکە دەسڕەکە گرم بەدەمەوە